دوهەمین گۆڕانکاری بەسەر پێشنیارەکەی جۆن کوینسی ئادەمسدا هاتبێ لەو بارەیەوە باشترین ئامرازی وڵاتەیە گرتوەکان بۆ بڵاوکردنەوەی دیموکراسی لە دەرەوە پێدەکردنی خەسڵەتە باشەکانێتی بە شێوەیەک کە هانی ڕێزگرتنی مافەکانی مرۆڤ بکا بە ئامانجێکی بنەڕەتی سیاسەتی دەرەکی ئەمریکا لە سەردەمی ئیدارەی کلینتۆندا ڕوویدا کلینتۆن یەکەمین سەرۆکی پا شەڕی سارد و یەکەمین سەرۆک بوو کە ژیانی سیاسی خۆی وەک نەیارێکی جەنگی ڤێتنام دەست پێکەن. بەو پێیەش کە متمانەی بە ڕۆڵی هێز نییە و دژی چەمکی هاوسەنگیشە کە بە بیری کۆن ناویەوە، بۆیە وەها ڕفتاری کرد وەکەوەی ئەوانەی بەر لە خۆی بە بایەخدانی زیاتر لە پێویست بە یاعتیبارە ستراتیژیەکان بەشداریان لە شەڕی ساردا کردبێ. بۆ یەش لە گوتارەکانی دەرەوەیدا هەردەم پۆزشە بینین لە پای بەناو پێشلکاریە ئەخلاقیەکانی ئەمریکا. ئەوەش بە فڕێدانی سەرزەنشتیەکە بۆ سەر شانی سەرقاڵبوونی ئەمریکا بە شەڕی ساردەوە. بەڵام هۆکاری شەڕی سارد وڵاتە یەکگرتوەکان نەبوو چونکە پیاوان و ژنانی هەردوو پارت کە لە نۆ کابینەی بەر لە کلینتۆندا کاریان کردبوو بڕوایان وەهابوو ئەو بڕوایەش هۆیەکی شیاوی لە پشتەوەیە. کە لە ململانێیەکەوە گلاون کاریگەری هەیە بەسەر ئاسایش و بەها بنەڕەتیەکانی وڵاتەکەیانەوە و بەسەر ئازادی گەلەکەیانەوە بەگشتی. سیمای نوێی سیاسەتی دەرەکی ڕەتدانەوەی مێژووش و ڕووەرگێڕانیشی لەو بیر و باوەڕە کلاسیکیانە لەخۆ گرتبوو کە پەیوەست بوون بە ئاسایش و بە سیاسەتی سروشتیەوە. ئەو سیما نوێیە بەو پێشنیارە ڕاشکاوەی کە گوایە نوشوستەکانی ئامریکا ڕۆڵیان لە سەرهەڵدانی شەڕی سارددا هەبووە و بەو ئاماژەدانەی بەوەی زۆربەی گرژیە نێودەوڵەتیەکان لە بنەڕەتدا کۆمەڵایەتین و بەوەشە بێ دیپلۆماسیەت قورسایی خۆی بخاتە سەرەوەی پێگوترێ پرسە نەرمەکان واتە ناستراتیژیەکان. بەوانە بایەخنەدانی ڕاشکاوی خۆی بۆ هەموو ئەو دەستکەوتانە پیشاندا کە لە نیو سەدەی پاش جەنگی جیهانی دووهەمەوە بەدەست هاتوون. بردنەوەی شەڕی سارد ئەو شانازی بەخۆوەکڕنەی لەناو گروپەکانی تریشدا دروست کرد کە بردنەوەکەی کرد بە سەرکەوتنێک لەسەر ئاستی جیهان. پاشەوەیش کە وڵاتە یەکگرتووەکان دەستی گەیشت بە باڵاترین سیستەمی سیاسی و ئابووری باشترین ڕێگا و بەدڵنیاییەوە تاکە ڕێگا لە بەردەم شوێنەکانی تری جیهاندا گرتنەبەری شێوازە سیاسی و ئابووریەکەی ئەمریکا بوو. بە کۆتایی هاتنی شەڕی سارد و نەمانی چەقێکی تری هێزی جێگرەوەی وڵاتە یەکگرتووەکان تیۆری کۆتایی مێژوو بە ڕادەیەکی شیاو بوو بە تیۆرێکی پەسەندکراو. ڕەنگیشە ململانێ ئایدۆلۆژیەکان بۆ هەتا هەتایە لەناوچووبن، هەموو جیهانیش شێوەی جیاجیای سیستەمە سیاسی و ئابووریەکانی ئامریکایان گرتبێتەبەر. کێبەرکێ واتایەکی هەبوو بەسترابۆوە بە خێرایی وەدیهێنانی ئەو ئامانجە. قەیرانە داراییەکەی ئاسیای ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و حەوت یش زەخمێکی تری دا بەو سەرکەوتنەی ڕۆژاوا. لەمبارەیەوە سیاسەتێکی دەرەکی ئەمریکا پەیتا پەیتا زیاتر کەوتە بەر پاڵی سیاسەتە ناوخۆییەکان. کاتێک گوشار خستنە سەر وڵاتانی بێگانە مەترسیی بەدواوە نابێ، ئەوە ئاسۆیەکی زیاتر لەبەردەم ئەوەدا ئەبێ، لەو کاتەدا کە کلینتۆن لە سەرەتای سەرۆکایەتیەکەیدا مەرجی ئەوەی دانا پێگەی شایستەترین وڵات بۆ چاودێریکردن ببەخشرێتە چین بەهۆی ئەو بەرەو پێشچوونەی لە ماوەی ساڵێکدا تۆماری مافی مرۆڤ لەو وڵاتەدا بەخۆیەوە بینیوە بێلوسی گوتی ئومێدم وهەیە ئەگەر پاش دوانزەمانی تر ئازادی ڕۆژنامەگەری و مەرجەکانی تری مافی مرۆڤ لە چیندا جێبەجێکران بتوانین دەست بدێنە چارەسەرکردنی ئەو کێشانەی تری لای ئەندامانی کۆنگرس. هیچ شتێک هەرەسێنانی سیستەمی گوێستماڵی تایبەت بەدەست وەرنەدان دەرناخە هێندەی ئەو پێشنیارەی ئەڵێ ئازادی ڕادەربڕین و ڕۆژنامەگەری کە بە درێژایی پێنج هەزار ساڵی مێژووی چین لەو وڵاتەدا بوونیان نەبووە ئێستا پشتیان لە دەرکردنی یاساگەلێکی کۆنگرێسی ئەمریکادا پێبەسترێ کە وەک ئاڵلقەیەکی سەتایی دوان زمانی ڕەبقن لە زنجیرەیەکی نەپساوەی خواستی یەکلایەنەی ئامریکا. ئەم جۆرە خواسانی ئەمریکا لە ڕێ لادان نەبوون، بەڵکو دەنگدانەوەی بێرۆکەیەکی بەربڵاو بوون لە کایەی ڕای گشتی ئەمریکا و ئەوروپای ڕۆژاوا بە شێوەیەکی ڕوو لە زیاد بوون. سترۆپ تالبۆتی یاریدەدەری وەزیری دەرەوە لە ساڵی 1996 دا لە فۆرین ئەفێرسی ئەم بیرۆکەیەی فراوانتر کرد. لە جیهانێکدا وڵاتەکان تا دێ زیاتر پشت بە یەکتری ئەبەستن. ئەمریکاییەکان گرەوێکی زیاتریان بەدەستەوەیە بۆ چۆنێتی حکومدان یان خراپ حکومکردنی وڵاتانی تر لە ناو خۆیاندا. هەتا یەکێتی کۆمەڵگاکانی ئەو وڵاتانش کە ڕێگای دیموکراسیان هەڵبژاردووە و فراوانتر و بەهێزتر بێ، ئاسایشی ئەمریکاییەکان و گەشەکردنیان زیاترەبێ. چونکە ئەگەری زۆرتر هەیە کۆمەڵگەکان دەست بە پابەن گیریە نێو دەوڵەتەکانەوە بگرن و نەک لێنە کاری تیرۆر و وێرانکردنی ژینگەوە و جەنگ لە ناو خۆیاندا هەڵنەگیرسێنن ئەو پێشنیارە ناوەرۆکی هەر بناغەیەکی لۆژیکی ئاسایشی نەتەوەییە کە کۆمەکی دیموکراسی بکا لە وڵاتانی تردا و هانی بدات و بەرگری لێ بکا. ڕێبازی نوێی دەستوەردانی مرۆیی جەخت لەسەرەوە ئەکاتەوە کە بیر و باوەڕەکانی مرۆڤەکان بەشێکی دانەپچڕاون لە نەرێتی ئەمریکایی و ئەوە دێنن سامان و تەنانەت گیانی خەڵکیش بخرێتە مەترسییەوە هیچ نەتەوەیەکی تر تا ئێستا ئەو ئامانجگەلەی نەخستۆتە ڕوو کە ئامانجگەلێکن هەڕەشەی ئەوەکەن وڵاتە یەکگرتووەکان و هاوپەیمانەکانی ڕۆڵی پۆلیسی نێودەوڵەتی بگێڕن ئەو گوتارەی جەخ دەکاتە سەر دەستێوەردانی هەمیشەیی بە تایبەتی لە پاش کردە سەرکەوتوەکەی نایتۆ لە کۆسۆڤە ڕوون دیار بوو تۆنی بلێری سەرۆکۆزیرانی بریتانیا ئەرکەکەی کۆسۆڤایی وەها وەسف کرد کە سەرکەوتنێکی بۆ ڕەوتە پێشکەوتنخوازەکانی ناو کایەی سیاسەتی دەرەکی بەوەی کۆمەڵێک چەمکی کلاسیکی تۆز لێ نیشتویان گۆڕیوە. ئەم جەنگە لە پێناوی بنەمایەکی بنەڕەتی پێویستدا بۆ پێشکەوتنی مرۆڤایەتی بەرپامان کردووە ئەویش ئەوەیە کە هەموو مرۆڤێک بەبێ لە بەرچاوگرتنی ڕەگەز یان ئاین یان شوێنی لەدایک بوونی مافی ئەوەی هەبێ دوور لە چەوسانەوە ژیان بەسەر بەرێت و دەست بۆ ئەو مافەی نەبرێ هەروەک گەرهرد شرۆیدەری ڕاوێشکاری ئاڵمانیا بە شێوەیەکی کاریگەرتر ئاماژەی دا بە هەمان خاڵ، ئەبوو هاوپەیمانییەکە ئەوە دەربخا کە لاواز لە ناتۆدا هاوڕێیەک و هاوپەیمانێکی ئامادەی تەیاری هەیە بۆ بەرگریکردن لە مافە مرۆییەکانی، بەڵام سەرۆک کلنتن ئەوە بەهێزترین دەستەواژەی بەکارهێنا. ئەتوانین بە هەموو گەلانی دنیا بڵێین چ لە ئەفریقا بژین یان لە ئەوروپای ناوەڕاست یان لە هەر جێگایەکی تر ئەگەر کەسێک ڕاوەدووی خەڵکانی مەدەنی بێتاوان بنێت و بیەوێ کۆمەڵکوژیان بکە بەهۆی ڕەگەز یان ئاین یان باگراوندی ئیتنیکیان ئەوە هێزەکەمان لێمانەخوازێ ڕێی لێ بگرین هەر ڕێشی لێگرین سەرکەوتنی وڵسۆنیزم بەسەر نەریتە ڕکابەرەکانیدا لە کایەی سیاسەتی دەرەکی ئەمریکادا لە میانەی ڕووداوەکانی شەش مانگدا و بە شێوەیەکی دراماتیکی ڕوون بووەوە کە لە تشرینی دووهەمی 1992ەوە دەستیان پێکرد. بە پێی پێوەرەکانی جاکسۆنیزم و هاملتۆنیزم ئەکرێ هەڕەشەی عێراق بە دەستگرتن بەسەر کەنداودا وەک هەڕەشەیەکی بنەڕەتی بۆ سەر ئاسایشی نەتەوەی ئەمریکا سەیر بکرێ. لە کانونی یەکەمدا عێراق پشکنەرەکانی نەتەوەیەکگرتووەکانی دەرکرد کە ئەنجومەنی ئاسایش دایمەزراندبوون بۆ ڕێگرتن لە بەرهەمێنانی چاکی کۆکوژ وەک مەرجێکی ئەو ئاگربەستەی کۆتایی بە شەڕی کەنداو هێنا. ئەمەش توانای دوورخایەنی عێراقی بۆ هەڕەشەکردن لە دراوسێکانی زیندوو کردەوە کە زۆربەیان هاوپەیمانانی ئەمریکان و هەمووشیان نەوت هەناردەکەن و کۆمەڵگا پیشەسازیەکان ناتوانن دەست بەرداریان ببن. لەگەڵ ئەوەشدا کاردانەوەی ئەمریکا تەنها ئەوەندە بڕی کرد کە بۆ ماوەی چوار شەو گورزی ئاسمانی بوەشێنێ بۆ کەمکردنەوەی زیانەکان لە ڕیزەکانی خەڵکی مەدەنیدا. دواتریش ئەو بێرۆکەیە پەسەندکرا کە عێراق سوکایەتی بە بڕیاری ئانجومەنی ئاسایش کردووە. گریمانی دیار ئەوە بوو کە وڵاتەیەکگرتووەکان لە کاتی خۆیدا مامەڵە لەگەڵ دەرەنجامە دوورەکاندا بکا، چونکە ترس لە باڵکێشانی عێراق بەسەر کەنداودا ئەو پرسە ئەخلاقیانەی لەخۆ نەئەگرت پاساوی کردە سەربازە هەمیشەیەکان بدەنەوە. لە بەرامبەردا دوای ئەوە بە سێ مانگ ناتۆ بە سەرلەقاندنێکی ئامریکا و بۆ ماوەی حەفتا و هەشت ڕۆژ و بە درێژایی شەو و ڕۆژ کەوتە بۆردومانکردنی یوگوسلاڤیا. بۆ سنووردانان لە بەردەم پێشێلکارییەکانی مافی مرۆڤ لە کۆسۆڤا لەلایەن سڕبەکانەوە. لەگەڵ ئەوەشدا کە کۆسۆڤا بە هیچ مانایەکی کلاسیکی هیچ هەڕەشەیەک بۆ سەر ئاسایشی نەتەوەی ئەمریکا پێک ناهێنێ. بنەماکانی وێڵسن هێزی پاڵنەری سەرەکی بوون لە سیاسەتی دەرەکی ڕۆژاوادا لە باڵکان. کۆسۆڤا شڵە پۆپەی زنجیرەیەک دەستێوەردان بوون بە ناوی مافی مرۆڤ و بەها مرۆییەکانەوە. ئەوەتا هێزەکانی ئەمریکا بە سۆماڵدا بڵاوکرانەوە لە بنەڕەتدا بۆ دابەشکردنی خۆراک و دواتریش بۆ هێنانەکایەی حکوومەتێکی مەدەنی. هەروەک بەهای تیدا بڵاوکرانەوە بۆ ڕزگارکردنی دانیشتوانەکەی لە حکوومەتێکی میلیتاریستی کە لە ڕێی کودەتاوە گەیشتبووە دەسەڵات. لە بۆسنیاشدا بڵاوکرانەوە بۆ ناچارکردنی جەنگاوەرەکان کە کۆتایی بە شەڕی ناوخۆ بهێنن لە کۆسۆفاشدا بۆ گواستنەوەی دەسەڵات لە سربەکانەوە بۆ دەستی زۆرینەی دانیشتوانەکە کە ئەلبان نەژادەکان بوون. ئەم دەستوەردانانە سیانیان لە سەردەمی کلنتۆندا ڕوویاندا و بەگشتی چەند خەسڵەتێکی هاوبەشیانە بوو. هیچیان ڕەنگدانەوەی بێرۆکەیەکی کلاسیکی بەرژەوەندی نەتەوەیی ئامریکا نەبوون بەمانەیەی ئەنجامەکانیان هیچ کاریگەریەکیان بەسەر هیچ پێناسەیەکی مێژوویی ئاسایشی ئامریکاوە نەبوو هەمووشیان ڕاییکردنی گوشارێکی بەهێزی ناوخۆ بوون بۆ نەهێشتنی ئەو ئەندێشە مرۆیانەی لاریان لەسەر نییە دەستوەردانی بوش لە سۆماڵدا لە بنەڕەتەوە بۆ سەرپەرشتیکردنی دابەشکردنی خۆراک بوو بەسەر ئەو گەلەدا کە برسێتی تەنگەتاوی کردبوو. دەستوەردانەکانیش بێ مەترسی بوون، هەرکە چەند حاڵەتێکی پێکرانی گرنگ هێزەکانی ئامریکای لە سۆماڵدا گرتەوە، بەپەلە پاشەکشە بەو هێزانە کرا. بەبێ گەڕانەوەش بۆ ڕەوتە مێژوویەکان ئەو دەستێوەردانانە ئەنجامدران. ئەم هەڵچوونە وێڵسۆنیا بوو بە هۆی جیابوونەوە لە جاکسۆنیزم بە هەمان ئەو شێوەیەی لە بیستەکاندا ڕوویدا. باڵی جاکسۆنی کە لە بەرەی ڕیگندا سواری کەشتی بوو، بەردەوام بوونیشی لە خواستی دامەزراندنی ڕێکخراوێکی فرەلایەن بۆ جیهان ڕەتکردەوە. ئەنجومەنی پیران نەچوە ژێر باری پەسەندکردنی بەڵێننامەیەکی سەرتاپە گیر بۆ قەدەغەکردنی تاقیکردنەوەکی ئەتۆمی دوودڵیش بوو لە پشتگیریکردنی دادگای تاوانە نێودەوڵەتیەکان و بەگومانیش بوو لە هەر ڕۆڵێکی هەمیشەیی هێزەکانی ئامریکا لە کۆسۆفادا ئەوەش مایەی گاڵتەجاڕیە کە وەڵسۆنیەکان کلنتن بە بەتواناتر دائەنێن لە ڕاپەڕاندنی ئەو ئەرکانەدا کە ڕۆڵی سەرکردەی باڵای گەڕا تیایاندا. ئەوەی ئەمێنێتەوە ئەو دەستکەوتانەی کە لەلایەن هەردوو پارتەکەوە پشتگیرییەکران خۆیان لە خۆیاندا هامڵتۆنی بوون وەک ڕێککەوتنامەی بازرگانی ئازادی ئەمریکای باکوور یان بە ئەندامبوونی ئەمریکا لە ڕێکخراوی بازرگانی جیهانی WTO دا. لێرەوە سەیر و چاوەڕوان نەکراو نییە کە ئەو ناکۆکیە بچووکەی لە هەڵمەتی هەڵبژاردنی سەرۆکایەتیدا لە ساڵی 2000دا دەرکەوت لەبارەی سیاسەتی دەرەکیەوە قۆرسایی خستە سەر هێڵی جیاکەرەوەین نێوان جاکسۆنیزم و وێڵسۆنیزم. کلینتۆن بەوە تاوانبار کرا کە لە دەست وەردانە سەربازیە جیاجیەکاندا پێداویستەکانی بارژەوەندی نەتەوەیی تێپەڕاندووە. بەڵام لە ڕاستیدا ئەوەی ڕوویدا چ نەبوو بێجگەت لە هەوڵێکی کلنتن بۆ سەر لە نوێ پێناسەکردنەوەی بەرژەوەندی نەتەوەیی بە دەستەوەژەگەلێکی وەڵسۆنیانەی تونڕاو جاڕدرا بۆ بەرگریکردن لە مافەکانی مرۆڤ و بەها مرۆیەکان ئەگەر بەهێزیش بێ بەو پێیەی بنەمایەکی گشتی بەرژەوەندی نەتەوەیی ئەمریکان. لەو گوتارەی گۆڤاری فۆرین ئەفێرس کە پێشتر ئاماژەی پێدرا، سترۆپ تالبۆتی یاریدەدەری وەزیری دەرەوە کۆمەک و هاندان و پێشگیریکردنی لە دیموکراسی لە وڵاتانی تردا بە ناوەرۆکی سیاسەتی واقعبینانە وەسف کرد. ئەو بناغەی جەختکردنەوەیە لەسەر ڕەتدانەوەی ئاماژەکانی هەندێک لە واقعبینەکان بۆ پێچەوانەی ئەو بێرۆکەی ئەڵێ بەهاکانی ئەمریکا و بەرژێوەندەکانی یەکتری بەهێزەکەن.